لەو کاتەوە کە زیندە حەکایەت گێڕانەوەی شەوانی دەست پێ کرد بوو، هەر کە دنیا تاریک دەبوو جم و جۆڵێکی سەیر لە قاوەشی دوودا دەستی پێ دەکرد. تەواو وەکو ئەوەی کۆمەڵێک بیانەوێ بۆ سینەما بچن یان بۆ شانۆگەری یان بۆ سەیران. بەندیەکان بە پەلە شیویان ئامادە دەکرد. خێرا نانەکەیان دەخوارد جگەرەیان پێ دەکرد. هەر بە گەرمی چایەکانیان هەڵدەقۆڕاند و لەسەر جێگاکانیان دادەنیشتن تا زیندە دەست بە پاشماوەی چیڕۆکەکەی بکا. باشە برادەران گێی بووینە کوێ؟ پەیکەر سازەکە وەڵامی دایەوە گەی ناو شوێنێک کە گوتت خانمی گەورە هەر بەو شەوە دەری کردی بەڵێ برادران ئەو پیرێژنە وەکو ورجمانی گرت و تەرەی کردم لەو دەمەدا کە دەمویست لە دەرگا دەربچم ئاقدەست دامێنی گرتم و گوتی بەتەنێ لێرەم جێ مەهێڵە من چیدی لە دووریت هەڵناکەم لەگەڵ خۆتم بەرە هەرچەند دەگوتم ئەقدەس گیان ئاخر تۆ بۆ کوێ بەرم بە گوێیدا نەچوو وەک هەوری بەهار ئەشقی هەڵدەڕشت و دەپاڕایەوە ئەگەر منیش لەگەڵت بێم خانمی گەورە بە تەنێ دەمێنێتەوە و ئەوسا ناچار دەبێ هەردووکمان ڕابگرێ ئەیەگەر تۆشی دەرکرد ئەوسا تەگبیرمان چیە ئەقدەس گوتی، کەس ئامادە نییە خزمەتی ئەم دێڵە پیرە بکات، بەبێ خزمەتچییش ناتوانێت تا تەوالێت بڕوا. ئەگەر من نەبم، ڕۆژێ ناژی. خاتر جەم بە، ئەگەر بڵێم منیش دەڕۆم، هەردووکمان گل دەداتەوە. منەتیش دەبا. گوتم، ئەقدەس گیان، ئەم جارەیان قسەکەی تۆ ڕاست نییە. ئەمانە پارەدارن، بە پارە هەموو کارێ دەکرێ. پارە بدەی، مەلا لە مزگەوت دەردەکەی. بەخۆڕایی لەقە لە بەختی خۆت مەدە. ئاقدەس پرسی بەڕای تۆ چی بکەم؟ سەیرم کرد قسەکانم کاریان تێکردووە و ئاقدەسی نازەنینم ڕام بووە. دەنگم کزتر کرد و درێژەم پێدا. بەلای کەمەوە بیر لە مناڵەکانمان بکەوە. لەبەر خاتری ئەو بەستەزمانە کەمێ دان بە خۆتدا بگرە. تۆ لێرە بمێنەوە و منیش بە پشتیوانی خوا بە زوویی کاری نان و ئاو پەیداکردن دەدۆزمەوە. دێم بە شوێنتدا. ئاقدەس دیسان ڕای خۆی گۆڕی. من ناتوانم تۆ تا کار دەدۆزیتەوە سەیر بکەم. تۆ ژوورێکم بۆ بەکرێ بگرە ئەوی تر خۆی چێ دەبێ خوا ڕەحمی زۆرە بە دوو قۆڵیش دەکەین و پاروەنانێک پەیدا دەکەین و پێکەوە دەیخۆین قسەکەی ڕاست بوو کەس لە برسا نامرێ بەڵام تا دنیا دنیاە ئاغای وەکو خانمی گەورە پەیدا نابێ لەو ماوە کەمە دەکە لە لای بووم پارێکی باشم پاشەکەوت کرد بوو جگەلەوەی خۆی ئافرەتێکی دەست و دڵتێر بوو کچ و کوڕەکەی و تەنانەت بووک و زاواکەشی بەخششیان دەدامێ ژووری ئاسانە و دەمتوانی بەکرێی بگرم بەڵام دەردەکە لە جێیەکی دی بوو ئەگەر خاوەن خانوەکە لە کاتی سند نووسینەکەدا بڵێ کوا ناسنامەکە چی بکە کەسیش بە بێکرێ نامە عقد ئیجار خانوو بەکرێ نادا برادران دوودانە مانگ بە شوێن خانوودا گەڕام بەڵام دەستم نەکەوت لەو لاشەوە ئەقدەس پێی لێ کردبوومە کەوشەوە و خانووی لێم دەویست تەواو تەنگاو بوو گیانم هات بۆ سەر لێوم ڕۆژێ بەیانی لە چاخانەدا دانیشت بووم خەریکی چا خواردنەوە بووم زەلامێکە دیار بوو شارستانی بوو لە تەکمەوە دانیشت بوو ڕۆژنامەی دەخوێندەوە لە ڕۆژنامەکەی ئەودا چاوم بە ڕاگەیان نێکەوت نووسرا بوو ژوور و هەیوانێ بۆ کرێ بەڕاستی ئەوە بووکە من بە دوایدا دەگەڕام هەرچەند لە بەختی خۆم ڕانە دەبینی و دڵم پێ خۆش نەبوو ئەدرەسەکەم لە لای خۆم نووسی و کەوت مەڕێ لەو دەمەدا لە ژێر لێوەوە دوعام دەکرد غیرەتم نایە بەرخۆم و پەنجەم بە زەنگەکەوەنا زۆری نەبەر دەرگا کرایەوە پیرەمێردێکی کە نەفت و پەکەوتە کە نزیکەی نوه ساڵ دەبوو پرسی چێت دەوێ هاتووم ژوورەکەی ئێوە بەکرێ بگرم پیرەمێردەکە قەدەرێ لێم ورد بووە و هەستم کرد کە خۆشی پێمدا نەهاتووە لەگەڵ ئەوەشدا دەستی بە ڕوومانە نا بە ئیشارەی ئەو چوومە ژوورەوە تا هۆدەکە ببینم پیرەمێردەکە خانوەکەی بە قەرز کڕی بوو دەیویست بەکرێکەی هەندێ لەو قەرزە بداتەوە بەشی خوارەوەی بریتی بوو لە ژوور و هەیوانێک بۆ ئێمە زۆر باش بوو بەڵام کرێکەی زۆر بوو گوتم خاڵۆ گیان داوای لێبردن لێ دەکەم کە ئەزیەتم دای بەکەل چیەمە نایە کابرای خاوەن خانوو تووڕە بوو گوتی چ جۆرە خانوێک بە کەڵکیەوە دێ زۆر بەهێمنی و لەسەر خۆ گوتم ڕاستی دەوێ لەم دنیا بەرینەدا هێشتا ئەو خانووی کە بە کەڵکی ئێمە بێت دروست نەکراوە پیرەمێردەکە زیاتر تووڕە بوو بۆچی چونکە من خەڵکیان دنیاە نیم خاڵەکیان کابرای پیرەمێرد ئەبڵق بوو منیش بێەوەی گوێ پێبدەم لەسەری ڕۆیشتم بەڕای دەوڵەت من زیندوو نیم و سەد ساڵ لەمەوبەر شەهید بووم. پیرەمێردەکە بە گومان و دوودڵییەوە گوتی، دڵنیای کە ئاگات لە خۆیە؟ بەخوا ساغ ساغم. لە ژیانمدا نەخۆشی یان شێتیم بە خۆمەوە نەدیوە. تەنیا دەوڵەت ئازارم دەدا. خاوەن خانووەکە هێور بووە، دەستی گرتم و بۆ ژوورەکەی خۆی بردم و گوتی، وەرە ڕۆڵە، وەرە دانیشە. بڵێ بزانە مەسەلە چییە؟ چەند ڕۆژێ بوو بە دوای یەکێکدا دەگەڕام تا گرێی دڵمی بۆ بکەمەوە کە لە ژوورەوە بەرامبەری یەکدی دانیشتین چیڕۆکەکەم لە نوکەوە تا دوایی بۆ جێڕایەوە کابرای پیرەمێرد هێندە پێکەنی چاوی ئاوی کرد ماوەیەک دوای چیڕۆکەکەش هەر پێدەکەنی ئەمجا بە پێکەنینەوە گوتی بڕۆ شکری خواب بکە من زۆر لە تۆ خراپترم بۆیە پێدەکەنم بەسەر سامی پرسییم چی لەمە خراپتر دەبێت گوێ بگرە تا پێت بێژم. فەرموو. کابرای پیرەمێرد دەستی بە گێڕانەوەی کڵۆڵی خۆی کرد، ژنەکەی دوای پەنجا و سێ ساڵ ژن و مێردایەتی بەم ئاخری عەمرە بە تاقی تەنیا بەجێی هێشت بوو، ڕۆیی بوو. دوای ئەوەی ماوەیەک نەفرەتی لە ژنەکەی کرد گوتی لاو من ئامادەم ئەم خانووە زۆر بە هەرزانتر لە نرخەکەی خۆی پێ بەکرێ بدەم. پرسیم ببێ ناسنامە چۆن دەتوانین کرێنامە مۆر بکەین؟ پیرەمێردەکە ئاهێکی هەڵکێشا و گوتی، من کە خۆم ئەم هەموو دەردی سەریەم کێشاوە لە حاڵی تۆ تێدەگەم. کرێنامەم ناوێ تەنیا بەڵێنم دێ کە لە سەرەتای مانگدا کرێیەکەم دەیتێ تا منیش بتوانم بیدەم بە بانق و وەسڵەکانم وەربگرم. بەڵێنی پیاوم پێدا و کارەکە بڕایەوە بۆ یەکەمین جار بوو تووشی پیاوێکی چاک و مرۆڤێکی پیاوانە ببم لە خۆشی و شادیدا دەستم لەملی کابرای پیرەمێت کرد و ئەم لاو ئەولا ماچ کرد پیرەمێردی خاوەن خانوو گوتی داوایەکی تریشم لێت هەیە گوتم تکایە ئەمر بکە خۆ دەزانی من زۆر پیر و کەنەفت ناتوانم بە تەنیا بچم بۆ دادگا هەر کاتێ بڕیار بوو کە بۆ دادگا بچم دەبێ لەگەڵمدا بێ و یارمەتیم بدەیت بەسەر چاو باوکە ئامادەم بتخەمە سەر سرم ئامر درێژ بی کوڕم ئەق دەستگیان زۆری دڵ بە خانوە تازەکە کرایە هەر ئەوە بوو باڵی ناگرت دەیگوت دەڵێی هێللانەی باڵندەیە. وەکو دوومارە بڕ چووین بۆ بازاڕ، هەرچی پێویستی نێو ماڵ هەبوو کڕیمان. خانمەکەمان پۆشتە کردەوە، بەڵام باش نەبوو، ئەقدەس جارێ لە ماڵی خانمی گەورە بێتە دەرێ. پێم گوت ماوەیەکی دی دان بە خۆتدا بگرە، تا من خۆم دەگرمەوە ئەوجا دەست لە کارەکەت هەڵبگرە. قبوڵی کرد. دوورییەکەیم زۆر لەلا ئەستەم بوو، بەڵام دابینکردنی ئایندە بەتایبەتی منداڵەکە کە چەند مانگێکی دی دەهاتە دنیاوە لە هەموو شتێک گرنگتر بوو ئەقدەس تەنیا ڕۆژانی سێشەمە نیوەڕۆ دەهات بۆلام و دەمەدەمێ ڕۆژاوە دەگەڕایەوە بۆ ماڵی خانمی گەورە خاوەن خانوەکە هەرچەند دەیزانی چونکە ناسنامەم نییە بە ڕسمی ئەقدەسم مارە نەکردووە بەڵام قسەی نەدەکرد و حەقی بەسەرمەوە نەبوو. چەند جارێ بە گوێمدا دابوو تاکو بزانم کە ژنەکەی بۆ بەجێ هێشتووە بەڵام پیرەمێردەکە وەڵامی ڕاستی نەدەدایەوە و دەیگوت ئەنجامی بەدحاڵیەک واتە سوتەفاهم بوو. ڕۆژێ پیرەمێردەکە گوتی کوڕم دووسبەی ڕۆژی دادگامە لەبیرتە کە بەڵێنت دامێ لەگەڵ مابی گوتم بەسەر چاو بە سوپاسەوە ئامادەم ڕۆژی دادگا لەگەڵ کرێدارەکەمدا چووین بۆ دادگا. توومە ژنەکەی تۆرابوو و ڕۆیی بوو، لە پێش ئێمەدا هاتبوو، لە دادگادا ئامادە بووبوو. لە پێشدا وام هەست کرد کە ژنەکەی زۆر جوان و گەنجە و بەلای کەمەوە بیست سی ساڵ لە مێردەکەی بچووکترە، چونکە نەیتوانیوە لەگەڵ مێردە پیرەکەیدا هەڵبکات بۆیە بەجێی هێشتووە. تا دوای تەڵاق وەرگرتن مێردێکی جاهل بکە، بەڵام وەختێ کە چووینە دادگا، پیرەمێردەکە ژنەکەی نیشاندام، تەزووێکی ساردم پێدا هات، سەیرم کرد ژنەکە دە پانزە ساڵ لە مێردەکەی گەورەتر بوو. هێندە لاواز و کەم جرم بوو دوو کەس باڵیان گرتبوو تا نەکەوێ لەمەش خۆشتر ئەوە بوو ژنەکە شکایەتی لە مێردەکەی کردبوو داوای لە دادگا کرد تەلاق وەربگرێ ژنەکە تەنانەت ئەو قاتی گرتبوو بەڵام پیرە مێردەکە ئەو قاتی نەگرت و پرسییم باوکە ئەی تۆ بۆ ئەو قاتن نەگرتووە گوتی شەرمم کرد بسمە لای ئەوقات ئاخر ماقول نییە بەم تەمەنەوە ڕێمەم کوێتە دادگا بەڵام چی بکەم پیرێژن دەست بەردار نییە لە دادگادا شکایەتی کردووە کە گوایە من خیانەتم لێ کردووە ژنم بەسەر هێناوە توخوا من و کاری وا من ناتوانم بە پێوە بستم ئیدی چۆن دەتوانم ژنەکەی کە دوو سێ شەقاوان لەو لاتر دانیشت وەک بڵێ گوێی لە قسەکانی بوو لە پڕ هاواری کرد بەڵگەی ڕسمیم هەیە بەڵێ بەڵگەم هەیە بەڵگەی دەوڵەتی ئەگەر خیانەتت لێ نەکردوم ئەی ئەو بێ باوکە ناشەرعیانە لە کوێوە هاتن پیرەمێردەکە نقەی نەکرد با سپایی بە منی گوت دەترسم مەسلەکە بگاتە دەمی ڕۆژنامەکان و ئابڕووی چەند ساڵم بچێ خەریکی قسەکردن بوو لە پرس کرتێری دادگا گازی کرد حەسەن نەسیحەت ژێرباڵیم گرت و بردم بۆ جەلەسەی دادگا من لە دواوە دانیشتم و پیرە مێردەکەش لە ڕگەی تاوانباریدا دانیشت دوای ئەوەی سەرۆکی دادگا پرسیاری لە پیرەمێردەکە کرد سکرتێرەکە وەڵامی پیرەمێردەکەی نووسی ئەوجە سەرۆکی دادگا پرسیاری لە پیرێژنەکە کرد پیرێژنەکە کە نەیتوانی لە جێ خۆی هەستێ لە پڕ زیندوو بۆ و ڕاپەڕی و گوتی جەنابی سەرۆک ئێمە پ سێ ساڵە ژن و مێردی سەرۆکی دادگا پرسی هێشتاش هەر ژن و مێردن پیرێژنەکە وڵامی دایەوە بەداخەوە بەڵێ سێ چیژمان هەیە بە ناوی گوڵپەری گوڵندام گوڵناس هەرسێکیان بە مێردن و یەکی چەند منداڵێکیان هەیە نەوەکانیشمان خاوەنی ماڵ و منداڵن نامزانی دوای ئەم هەموو ساڵە مێردەکەم خیانەت سەرۆکی دادگا دەویست پیرێژنەکە لە کورتی بیبڕێتەوە بەڵام پیرێژنەکە دەستبەردار نەبوو بێ وچان قسەی دەکرد دەفتەری موچەی خانەنشینی مێردەکەم گوم بوو دەیویست بڕات موچەکەی وەربگرێ چە هەواڵێ لە دەفتەرەکەی نەبوو ماڵەکەم لە سنگ و سوژندا بەڵام نەدۆزرایەوە. بۆ ئەوەی دەفتەرێکی تازە دەربێنێ، دەبوایە ناسنامەکان ببا، ناسنامەکانیش ون بووبوون. ناچار بووین مراجەعەتی دایرەی ئامار بکەین. چووین بۆ گوندی هەزارگوڵ، ئەو شوێنەی کە تێیدا لەدایک بووبووین و ناسنامەمان لەوێ دەرکردبوو. داوامان کرد ناسنامەی نوێمان بدەنێ. دوای چەند ڕۆژێک ماندووێتی پێنج ناسنامەیان داینێ. هەوەڵ جار وامزانی تەنیا بۆسەی کیژەکەمانە دەرچووە. سەرم سوڕما کە بینیم ناسنامەی خۆیان لەلای خۆیان بوو. کە بە چاکی سیرم کرد بینیم ناسنامەکان دوانیان کوڕن و یەکێکیان کچە و ناوەکان جیاوازن لە ناوی منداڵەکانی ئێمە چیناز و بووی ناز و ئایتوناز خوا دەیزانی لە پێشدا هیچ بیرێکی خراپم نەکردەوە گوتم هەڵبەت بە هەڵە بە ئێمە دراون سێ ناسنامەکەم بردەوە بۆ بەشی ئاماری گوند و گوتم ئەمانە منداڵ ئێمە نین ماموری ئامار سەیری دەفتەرەکانی کرد و گوتی هیچ هەڵەیەکی تێدا نییە ئەم منداڵانە هی حەسەن نسیحەتن فەرمو جەنابی سەرۆک دادگە ئەمەش نامەی ڕسمی دایرەی ئامارەکە سەلمان دوێتی مێردەکەم سێ منداڵی دی هەیە پیرەژن نامەکەی بە سەرۆک دادگادا بەدەم جنێودانەوە لە جێی خۆی دانیشتەوە سەرۆکی دادگا دووسێ جار لە زەنجیدا کە پیرێژنەکە بێدەنگ بێ بەڵام هەر دەست بەردار نەبوو بە دەستووری سەرۆک دادگا ئەوقاتی پیرێژنەکە دەستی بە بەرگری کردن کرد بە پێی بەڵگەی ڕسمی تاوانبار بە پێچەوانەی یاسا و بە دزیەوە ژنێکی دی هێناوە و ئەنجامی ئەم خیانەتکاریە دوو کوڕوچیژێکە کە لە ناسنامەکاندا دیاری کراوە چونکە تاوانی خیانەتەکە لەلایەن مێردەکەەوە ڕوون و ئاشکرایە بە نێوی ژنەکەەوە کە من ئەوقاتی ئەوم داوای تەلاق دەکەم و داوا لە جەلسەی دادگای بەڕێز دەکەم هەموو ئەو زیانە مادی و معنەویانەی کە لە ئەنجامی ئەو خیانەتەوە لە ژنەکە کەوتووە بە مێردەکە ببژێردرێ و بکرێ بە فەرمان سەرۆکی دادگا داوای لە پیرەمێردەکە کرد کە ئەگەر قسەیەکی هەیە بیکە پیرەمێردەکە بە هزار حاڵ هەستایە سەر پێ و بە چاوی پڕ لە گریان و دەنگی لەرزۆکەوە گوتی لام وایە هەڵەیەک ڕووی داوە چونکە ئەو ناسنامانەی کە لە بەشی ئاماری هزار گوڵەوە بە نێوی منداڵەکانمانەوە نردویانە یەکێکیان هەشت مانگانە و یەکێکیان دوو ساڵە من گەورەترە بەندە تەمەنم هشتا شش ساڵە چۆن دەشێ منداڵی هەشت مانگم هەبێ یان چۆن دەبێ کوڕ دوو ساڵان لە باب گەورەتر بێ؟ جەنابی سەرۆک بەخوا من بێتاوانم و تا ئێستا بەموو خیانەتم نەکردو. پیرێژنەکە بەبێ مۆڵەت وەرگتن هەستا وتی جەنابی سەرۆک مێژووی لە دایک بوونیان گۆڕاوە. سەرۆکی دادگا دەستوری بە سکرتێردا کە بڕیاری دادگا بنووسی. دەفتەری گشتی ئاماری هەزار گوڵ وێنەی ناسنامەی کیناز و بوویناز و ئای تۆ ناز بۆ ئێرە بنێرن. کۆبوونەوەی دادگە تازە دەکرێتەوە. کۆبوونەوەی دوایی پاش گەیشتنی وێنەی ناسنامەکان بە هەردوولا ڕادەگەیەنرێ. کە لە هۆڵی دادگا هاتینە دەرێ پیرەمێردەکە چوە لای ژنەکە و گوتی دەست لەم کارانە هەڵگرە ئابڕوم مەبە ئێمە پێمان بەلێ و قەبرەوەی و دوای ئەم هەموو ساڵام قسانە باش نین ئاخر من چۆن دەتوانم منداڵی هەشت مانگان دروست بکەم بەڵام پیرێژنەکە ئەم قسانەی بە گوێدا نەچوو گوتی، تۆ هەموو شتێکت لە دەست دێ! کۆمەڵە خەڵکێکی بێکاریان لە دەور و بەر خڕ بووە، دەتگوت تەماشای شانۆگەرییەکی کۆمیدی دەکەن، گوێیان لە قسەکانیان دەگرت و پێدەکەنین. تکا و پاڕانەوە لەمە پتر سوودی نەبوو. کە پیرەمێردەکە بۆ ماڵ بردەوە، دەستم بە دڵدانەوەی کرد و گوتی، نیگەران مەبە، هەڵەیەک و چاک دەبێتەوە. پیرەمێردەکە گوتی، چۆن نیگەران نەبم، چش لە تەڵاقدانی ژنەکەم، دەترسم دادگە داوای منداڵەکام بکا، چونکە من ئاگام لەم مەسەلەیە نییە و تاوانی کوشتنی منداڵەکانم بخەنە پاڵ و حاکم بڵێ گوایە بۆ پاکانە منداڵەکانم لەنێو بردووە. پیرەمێردەکە ڕاستی دەکرد، بەڵام من نەمدەویست قسەکانی بسەلمێنم، گوتم، بەو شێوەیەش نییە کە لەسەر هەڵەی یەکێکی دی خەڵکی تاوانبار بکەن، حەقیقەت هەر دەردەکەوێ، جا درەنگ بێ یان زوو. کابرای پیرەمێرد بە کەسەرەوە سەری لەقاند، تا حەقیقەت دەردەکەوێ من دەمرم. ڕۆڵە گیان تۆ بۆچی ئەم قسانە دەکەی؟ ئەگەر هەڵە نەبێ بۆ تۆ دەبێ ئەم هەموو بەدبەختییە هەڵگری. قسەی پیرەمێردەکە بەدبەختی خۆمی بیرخستمەوە، خەریک بوو بکەومە گریان. ئەوجە پیرەمێردەکە کەوتە دڵدانەوەی من. ئیشاڵڵا بەزەحمەت خۆی گرت وڵامی دایەوە لەمەوبەریش گوتومە من سێ کیژم هەن بە نێوی گوڵپەری و گوڵەندام و گوڵناس جگە لەوانە منداڵی دیم نین ئەوانە کە دایرەی ئامەر ناوی داون منداڵی من نین و بە هیچ جۆرە ئاگەم لێیان نییە سەرۆکی دادگا گوتی دایرەیەکی ڕسمی ئەم زانیاریی داوە تۆ شەش منداڵت هەیە چاکتر وایە جێگای سێ منداڵەکەت بڵێ و بە خۆڕایی کاتی دادگا بە فیڕۆ نەدەیت پیرەمێردەکە گوتی قوربان بەخوا بە پێغەمبەر درۆیە من ناتوانم لەم تەمەنەدا منداڵی هەژمانگان دروست بکەم سەرۆکی دادگا بە تووڕێیەوە گوتی ئەمە سلەیە پەیوەندی بە دادگاوە نییە کە تۆ دەتوانی منداڵ دروست بکەی یاننا لە سای پێشکەوتنی زانستدا هەموو ڕۆژێ لە ڕۆژنامەکاندا دەیخوێنینەوە کە پیاوانی نوهات و بگرە سە ساڵیش دەتوانن منداڵ دروست بکەن پیرە مێردەکە کەوتە گریان قوربان ئەی منداڵی دووەم کە دوو ساڵان لە من گەورەترە ڕەنگە مێژووی لەدایکبوونەکەی هەڵە نووسرابێ چونکە تۆ پیریت نامەوێ هەواڵەی دایرەی ئاگاداریت بکەم ئەگەر لە ماوەی هەفتەیەکدا ئەدرسی منداڵەکانت نێنی ناچارم بدەمە دەست پۆلیس ئەوان زۆر بە ئاسانی دەتوانن بتهێن نەقسان لە کاتی گەڕانەوەدا کابرای پیرەمێرد بەم ڕێگاوە بۆ خۆی دەدوا و دەیگوت ناشێ ڕاز بکەن و لە ڕاستیدا خیانەتم لە ژنەکەم کرد بێ بەڵام من پیاوی ئەم حاڵە نیم ئاخر چ گلاراوێکم بوو کە چووم ناسنامەی نوێ دەربێنم سەریەشەیەکی سهیرم بۆ خۆم دروست کرد من سێ منداڵ لە کوێ بدۆزمەوە سەرۆکی دادگە حەقیەتی نامی ڕسمی دایرەی ئامار درۆ نییە ئەو جاڕووی کردە من و گوتی نەڕۆڵە گیان بڕۆ شکری خوا بکە کە ناسنامەت نادەنێ ئەی لە جێ من بوای چت دەکرد نەمزانی چ وڵامێکی بدەمەوە بەستە زمانە حەقی بوو بە تۆبزی دەیانویست تاوانی پیاوکوژی بدەنە پار گوتم ئەم کارە بەبێ ئاوقات ناکرێ پێویستە تۆش ئاوقات بگری ڕاست دەکەی پێویستە ئاوقاتێکی زیرەک بدۆزمەوە چونکە ئەو ڕۆژە زۆر ماندوو بوو بوو بڕیارماندا سبینێ بۆ لای ئاوقات بچین خۆم دەردم کەم بوو هی ئەمیشی بێتە سەر ناچار بووم هەموو ڕۆژێک کابرای پیرەمێرد بۆ ئێرە و ئەوێ بەرم نەمدەتوانی بە شوێن کارێکدا بگەڕێم و نە هیچ هەواڵێکی ئەقدەسم دەزانی بەڵێنم بە کابرای پیرێمێردا بوو دەبوو بیگەێنمە سەر سبینی ئەو ڕۆژە لەگەڵ کابرای پیرێمێرد چوین بۆ لای ئەو قاتێکی ئاشنا پیرەمێرد کە هەموو شتێکی بۆ ڕوون کردەوە ئەو قاتەکە گوتی هیچ خەمت نەبێ وابزانە کارەکە تەواوە یاسا هزار پێچ و پەناکێدایە پیرەمێردەکە پرسی چی بکەین ڕۆڵە پێویستە بچینە دادگا و شکایەت لە سەرۆک ئامار بکەین کە قەول و قەراریان بەست کابرای پیرەمێرد هەندێ پارەی کاشی بە ئاوقاتەکە دا ئاوقاتەکەش بەڵێنی دا کە لە ماوەی دوو سێ هەفتەدا لایحەیەکی بە قوت بنووسێ و لە یەکەم کۆبنەوەدا کابرای پیرەمێرد لەم تاوانە گەورەیە تەمبری بکرێ لە ڕاستیدا لایحەیەکی زۆر چاک و جوانی نووسی بوو کە بۆ ئێمە خوێندەوە هۆش و گۆشمان لە لای خۆمان نەما بە هزار و یەک بەڵگە سەلماند بووی کە منداڵەکان پەیوەندیان بە کابرای پیرەمێردەوە نییە و داوای لە دادگا کردبوو بڕیاری بێتاوانی پیرەمێردەکە دەربکەن یەکێک لە بەندەکان گوتی سەیری کاری دنیا بکە یەکێک شەو ڕۆژ هەوڵ دەدا ناسنامەی بدەنێ یەکێک هەوڵ دەدا ناسنامە زیادەکانی لێوەرگرنەوە زیندە پێکەنی گوتی لەو ساوە کاوم بینی ڕۆژی هەزاران جار شکرانەی خۆم دەکرد کە پێم دەڵێن شەید بووی بەڵام کابرای پیرەمێرد بەوە تاوانبارکرا بوو کە سێ کەسی کوشت بوو ڕدێن سپی قاوشەکە گوتی بابە لە باسەکە دەرمەچۆ ڕاستە مەبەستەکە کە بڵێی بزانین کابرای کارایی پیرەمێرد بە کوێگەی زیندە پێکەنی دوای ئەوە ئەو قاتەکەی ئێمە ماوەیەک هاتوچۆی کرد وڵامی دایرەی ئاماری هزار گوڵگەی دەزان چی نووسی بوو دە ئازاری گیان مامەدە و بیگێڕەوە نووسرا بوو جگە لەو سیانە شەش منداڵی دی پەیدا بووە بەندیەکان بەیەک دەنگوتیان نۆبەتی ئەو قەوانەیە. یەکێکی دی لە بەندیەکان پرسی وەڵا برادەر وەکو دەڵێن کارێکیان پێکردووە با بە دەواری شڕی نەکردوێ لێرەدا بەسەرهاتی حەسەن نەسیحەت بەجێ دەهێلین و دوای گێڕانەوەی چیڕۆکی ڕیچا ڕەشاد ئەنجامەکەیتان ئارز دەکەم ڕدێن سپی قاوشەکە پرسی ئەویان چێە بەسەرهاتی ئەو دوور و درێژە سبەی شەو بۆتانی دەگەڕمەوە بەندیەکان پێکەنین و بە خۆشیەوە خزانە ژێر جێگاوە و بە خەیاڵی ئاسوودەوە خەویان لێکن.